ئەوانەی کافر بوون و بەری خەڵکیان گرتووە لەوە کە بە ڕێگای خوادا بڕۆن کە ئاینی ئیسلامە ئەوانە هەر کردەوەیەکی باشیشیان کردبێ خوا بە فیڕۆی داوە چونکە کردەوەی چاکیش لەگەڵ کافریدا هیچ سوودێ نابەخشێ. والذین آمنوا وعملوا ئەوانەیش کە ئیمانیان هێناوە بە خوا و کردەوەی چاکەیان کردووە و ئیمانیان هێناوە بەو قورئانەی خوا ناردویەتیە خوارەوە بۆ سەر محمد کە ئەو قورئانەیش ڕاستەوخۆ لە خوای خۆیانەوە هاتووە ئەوانە خوا کردەوەی خراپیان بە ئیمانەکەیان دائەپۆشێ و حاڵیان باشەکا. ذلک بأن الذین کفروا ئەمەیش بۆیە وایە واتە بۆیە کوفر کردەوەی چاکە بێ مایە ئەکا و ئیمان خراپە دائەپۆشێ چونکە ئەوانەی کافرن شوێنی شتی هیچ و پوچ کەوتوون و ئەوانەی ئیمانیان هێناوە پەیڕەویان لە ڕاستی کردووە کە لەلای خواوە هاتووە خوا ئاوەها نموونە بۆ خەڵک ئەهێنێتەوە لە حاڵ و وەزعی خۆیان کە تاقمێ کافر و تاقمێ موسڵمانن. جا کاتێک کە لەگەڵ کافران لە جەنگا ڕووبەڕوو بوونەوە و بەیەک گەیشتن لە گردنیان بدەن تا کاتێک کە زۆرتان لێ کوشتن و بەزانتان و ماوەکانیانتان بە دیل گرت توند بیان بەستنەوە بۆ ئەوەی ڕانەکەن جا دوای بڕانەوەی جەنگەکە یا بە پیاوەتی بەڕەڵایان ئەکەن و منەتیان ئەنێنە سەر یا ئەیان گۆڕنەوە بە دیلی خۆتان لای ئەوان و ئەوانەی خۆتانیان لای ئەوان پێ ئازا دەکەن ڕێگای مامەڵە لە نێوان موسڵمانان و کافرانا وایە تا ئەو ڕۆژەی جەنگ بە یەکجاری ئەبڕێتەوە و باری قورسی خۆی لە کۆڵ دائەگرێ و کەس لەم جیهانەدا نامێنێ دوو جۆر نەبێ یا موسڵمان یا کافری ئاشتیخواز و جەنگ نەکەر ئەگەر خودا مەیلی لێ بوایە موحتاجی ئەوەی نەئەکردن بچنە جەنگەوە لەگەڵ کافران و هەر بۆ خۆی حەقی لێ ئەسەندن و بەربادی ئەکردن ئایا ئەمانە نەگەڕاون بە زەویا بۆ ئەوە سەیر کەن سەرەنجامی ئەو کەسانە چۆن بووە کە لە پێش ئەوانا بوون؟ خوا ماڵەکانیانی بە سەرا کاول کردن و بۆ کافرانی لە چەشنی ئەوانیش کە لەم چەرخەیا هەن چەند قاتێ لە وێنەی ئەو ماڵوێرانیە هەیە. ذلک بأن ئەو کەسانەی کەوا ئیمانیان هێناوە و کاری چاکیان کردووە خوا ئەیانخاتە بەهەشتی واوە جۆگە و ڕووباری سافی لە بنەوە ئەڕوا و ئەوانەیش کە کافرن ڕائەبوێرن و وەک چوارپێ بۆ خۆیان ئەلەوەڕێن و سەرەنجامیش ئاگری دۆزەخ ماوا و مەنزڵیانە. وَکَأَیِّن مِّن قَرْیَةٍ هِیَ أَشَدُّ ئایا کەسێک کە بەڵگە و دەلیلی ڕوونی لە خوای خۆیەوە بەدەستەوە بێ وەک کەسێ وایە کردەوەی ناشرینی خۆی لە پێش چاو جوان کرابێ و شوێنی ئارەزووی نەفسی خۆی کەوتبێ؟ مثل الجنة التي وعد المتقون نمونەی ئەو بەهەشتەی گفتی بەوانە پێدراوە کە خۆیان لە کوفر و گوناه ئەپارێزن ئەوەیە جۆگە و ڕوباری ئاوی بۆگەن نەکردوو جۆگەی شیری تام نەگۆڕاو و جۆگەی شەرابی مایی لەزەت و خۆشی بۆ ئەوانەی ئەیخۆنەوە و جۆگەی هەنگوینی پاڵفتەکراوی تیایە هەموو جۆرە میوەیەکیشی بۆیان تیایە لەگەڵ عەفو و لێبوردن لە خوای خۆیانەوە جا ئایا کەسانێ خوا بەهەشتی وای دابنێ وەک ئەوانە وان هەمیشە لە ناو ئاگرا ئەمێننەوە و ئاوی کوڵ بە کوڵیان ئەکرێ بە گەروودا کە ڕیخۆڵەیان دائەفرەقێنێ؟ ومنهم من یستمع الیک حتی واتبعوا اهواءهم. ئەم مونافیقانە هیوایان تیایە دەی گوێت بۆ شلەکە کە قسە ئەکەی تا کاتێ لە لای تۆ هەڵەسن و ئەچنە دەرەوە ئەڵێن بەو کەسانی کە زانیاریان پێ دراوە و شت ئەزانن کە مەبەست لێیان شارەزایانی ناو هاوڕێکانی پێغەمبەرن بۆ گاڵتە پێکردن پێیان ئەڵێن واللە یعلم متقلبکم و مثواکم. جا تۆ باوەڕ و متمانەت ببێ کە هیچ پەرستراوێ بە ڕاستی نییە لە خوا بەولاوە و داوای لێبوردن لە خوا بکە بۆ گوناهی خۆت و بۆ هەموو موسڵمانان لە پیاو و لە ئافرەت و خوا خۆی شوێنی هەڵسوڕان و ئۆقرە گرتنتان ئەزانێ کە دونیا و قیامەتە. خاوەن ئیمانەکان ئەڵێن، ئەوە بۆچی سورەتێ نەهاتۆتە خوار فەرمانی غەزای کافران بدا، جا کە سورەتێکی ئاشکرا و بێ پێچ و پەنا هاتە خوار و باسی جەنگی تیا کرابوو واتە فەرمانی غەزا کردنی تیا بوو ئەبینی ئەوانەی دڵیان کرمۆڵە و نەخۆشی تیایە وەک کەسێ سەیرتەکەن بێهۆشی نزیک بوونەوەی مەرگی بەسەرا هاتبێ دەسا هاوار بۆ ئەوانە ئەرکی سەرشانی ئەوانە ئەوەیە بە گوێی فرمانی خوا و پێغەمبەر بکەن و قسەیەکی چاک بکەن وەک ئەوە کە بڵێن ئامادەین بۆ هەموو فەرمانێ جا کاتێ کە مەسەلەکە بوو بە ڕاست و بڕیاری غەزا درا ئەگەر لەگەڵ خوادا ڕاستیان بکردایە کە باسی ئامادەیی خۆیانیان بۆ غەزا کرد باشتر ئەبوو بۆیان ئەمەیش لەبەر ئەوەیە وتبوویان بەوانەی خۆشییان لەو قورئانە نایە کە خوا ناردوویەتیە خوار، ئێمە لەمەولا لە هەندێ کارا بە گوێتان ئەکەین و خوایش ئاگای لە ڕاز و نهێنییەکانیان هەیە. ئەوانەی خۆشییان لە قورئان نەهاتووە جولەکەکانی مەدینەن و ئەوانەیش کە بەوانیان وتووە بە گوێتان ئەکەین مونافیقە دووڕووەکانن و ئەو کارەیش کە بە گوێیان ئەکەن تیایا بەشداری نەکردنە لە غەزادا شانبەشانی پێغەمبەر و موسڵمانان بەرامبەر بە کافرەکان. وَأَحْبَطَ أَعْمَالَهُمْ. ئەمەیش لەبەر ئەوەیە ئەم مونافیقە دوو ڕووە بەدەم موسڵمان و بەدڵ کافرانە شوێنی ئەو کردەوانە ئەکەون کە خوا خۆشی لێیان نایەت و حەز بە ڕەزامەندی خوا ناکەن بۆیە خوایش کار و کردەوەی ئەوانی پوچ و بێ مایە کردووە. ئەگەر مەیلمان لێبوایە ئەوانەمان پیشانت ئەدا و تۆیش بە سەر و سیمایانا ئەتناسین و ئێستایش بە قسە وەرچەرخاندنیانا ئەیانناسی کە لە جیاتی ئەوەی بە ئاشکرا قسە بکەن بە مەعناوە قسە ئەکەن و خوا ئاگای لە کار و کردەوەی هەمووتانە. وَلَنَبْلُوَنَّکُمْ حَتَّى وسیحبط اعمالهم. بەڕاستی ئەو کەسانە کەوا کافرن و ڕێ لە خەڵک ئەگرن و ناهێڵن ڕێگای خوا بگرنە بەر و دەمبازی لە ئاست پێغەمبەرا ئەکەن پاش ئەوەی کە بۆیان دەرکەوتووە ڕێگای خواناسی کامەیە ئەوانە هیچ زیانێ بە خوا ناگەیەنن و هیچیان لە دەست نایەت و خوایش مایەپووچیان ئەکا و هەرچییان کردووە ئەیدا بە با هەرگیز سست مەبن بانگیان بکەن بۆ ئاشتی، نەوەک گومانی ئەوەتان پێ بەرن، ئەو ئاشتی خوازیەتان لە لاوازی و بێکاریتانەوەیە، ئێوە بەرز و باڵان و لە سەرەوەن نەک ئەوان و خواتان لەگەڵە و خوا هەرگیز کارتان پووچ و بێ مایە ناکا. إنما الحیاة الدنیا لعب ولهو. ئەوەتا ئێوە ئێستا بانگەکرێن بۆ ئەوە دارایی لە ڕێی خوادا خەرج بکەن و هیواتان تیایە پیسکەیی ئەکا و هیچ لە ڕێی خوادا خەرج ناکا و هەر کەسیش پیسکەییەکەی بۆ خۆی ئەگەڕێتەوە خوا دەوڵەمەندە و موحتاجی کەس نیە و ئێوە هەموو موحتاجن و ئەگەر ئێوە پشت لە خوا هەڵکەن خوا خەڵکانێکی تر لە جیاتی ئێوە دێنێ و لە جێی ئێوەیان دا ئەنێ و ئیتر ئەوانە وەک ئێوە نابن فەرمانبەرداری خوا نەکەن. عومەری کوڕی خەتاب ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خودا صلی اللە علیە وسلم فەرموویەتی، هەر کەسێ لە شەوە ویردی قورئان خوێندنی هەبوو، دوایی لە شەوە لە کۆتایی حیزبەکەیدا یان لە بەشێکیدا خەوی لێکەوت و نەیخوێند، دواتر لە نێوان نوێژی بەیانی و نیۆڕۆدا خوێندی، وەکو ئەوە وەهایە لە شەودا خوێندبێتی.